چیرۆکی وەزیرەکەی پاشای یۆنان. شەهرەزاد وتی ئەی پاشادانە زیرە کوزانە هەبوو نەبوو کەس لەخوا گەورەتر نەبوو کەسیش لە بەندە درۆزنتر نەبوو لە وڵاتی فارسان زەوی ڕۆمان پاشایەک هەبوو پێیان ئەوت یۆناان دەوڵەمەند و خاوەن سامان برینێک کە بە پێستیەوە بوو بە پزیشک و مەرهەم و دەرمان چاک نەبووەوە لە نێو شاردا پزیشکێکی پیری لێزان ناوبانگی دەرکرد ناوی دووبان بوو ئەم پیرە کتێبێکی زۆری یۆنان و فارسی و ڕۆمان و عەرەب و سریانی خوێندبووە لە زانستی پزیشک و ئەستێرەناسی و گردردون هەروەها زانستی گژوگیا و دروستکردنی دەرمان ئیدی شارەزای هەموو بوارەکانی سوود و زیانەکانی گژوگیا بوو لە هەموو زانستەکاندا زانیاری هەبوو دواتر بیستی کە شایۆنان تووشی برینێکی پێست بووە پزیشکان دەستەوەستانن لە چارەسەریدا ئیدی ئەو برینە بووە خولیای دووبان شەوێکیان دوای بیرکردنەوەیەکی زۆر بڕیاریدا ڕۆژ بۆ تەقللا بدا بیبینێت و چاکی بکاتەوە بۆ بەیانی جلوبەرگی جوانی پۆشی چووە بەردەم پاشای یۆناان و کڕنوشی بۆ برد نزای سەرومڕبوونی بۆ خواست و لێزدان پاڕایەوە تەندروست بێت ئەمجا خۆی پێناسان وتی قوربان بیستومە کە تووشی نەخۆشیەک بووی کەس پێی بە چاکردنەوەی نەبردووە ئەوە من هاتوومە تا پەزێرایت و نە بە مەرهەم دەی هەنوم نە دەرمانێکیشت ئەدەمێ تابی خۆی کە شایۆنانەمەی بیست سەری سوڕماوتی ئەی چۆن؟ بەو خۆیان چاکم بکەیتەوە بە شێوەیەک دەوڵەمەند دەکەم لە کوڕا و کوڕیشت زیاد بێ داخوازی چی بکەیت بۆ جێبەجێکم ئەتکەمە هاوڕێ و هاونشینی خۆم ئەمجا هەستا و خۆی بۆ ڕوت کردەوە و برینەکەی نیشاندا وتی ئالم برینە ڕزگارمەکەیت بێمەر هەموو بێ دەرمان ئەمی ژووتی بەڵێ قوربان شا یۆنان دیسان سەری سوڕما وتی ئەمەی بە منە دوت کەی و چ کاتێک دەست پێەکەی کوڕم کەمێ پەلەی لێ بکە دووبانی پزیشکی جوتی بەسەر چاوان سبینێ دەست پێەکەم کە گەڕایەوە خانوویەکی گرت و هەموو کتێب و تاقیگەکەی گواستەوە ئەوێ دەستی کرد بە هەڵدانەوەی سەرچاوەکانی دروستکردنی دەرمان دواتر دەرمانی دروست کرد ئەمجا داردەستێکی سەوڵەجان و تۆپێکی بۆ دروست کرد ناوی داردەستەکەی کلۆر کرد و دەرمانەکەی تێکرد کە ئەمانەی ئامادە کرد ڕۆژی دواتر چووە بەردەم شایۆنان و کڕنوشی بۆ بردووتی فەرمو سوار یەکێک لەو ئەسپانە ببە بچۆ بۆ یاریگای گەورە ئەمەش داری سەوڵەجان و تۆپەکەی لەوێ یاری پێ بکەن پاشا و وەزیر و گزیری ئامادەن لە یاریگاکە چاوەڕێتن ئەمجا دۆبانی پزیشک چووە لای و داردەستی سەوڵەجان و تۆپەکەیدا دەست و پێیوت فەرموو ئەم سەوڵەجانە مشتوەکەی تون بوشە و بچۆرە مەدان و لە تۆپەکەی پێبدا یاری بکە تا ناولەپت ئارەغەکاتەوە ئیدی دەرمان لە دەستەوە چێتە لەشتەوە و ئەمجا بگەڕێەوە کۆشک خۆت بکە بە گەرماوەکەدا و جوان خۆت بشۆ دواتر ئەبینیت چاک بوویتەوە ئەمجا شایۆنان سەوڵە جانە و تۆپەکەی بردە گۆڕەپان و سواری ئەسب بوو کەوتە لێدانی تۆپەکە بە سەوڵەجانەکە و تن تن دەسکەکەی وشی. کەوتە غاردان بە دوای تۆپەکەدا. کە دۆبانی پزیشک بۆی دەرکەوت عارەقەکی زۆری کردوەتەوە، پاشای تێگەیان کە ئیدی بگەڕێتەوە کۆشک. کە گەڕایەوە خزمەتکار دەورەیان دا و ئەویش فەرمانی دا گەرماوێکی شاری بۆ سازدەن و جلوبەرگی بۆ بەرن. جوان خۆیشت و هەر لە گەرماوەکەدا خۆی پۆشتە کردەوە و سوار بوو بەرەو ماڵ و لێ نووست. دۆبانی پزیشکیش بەرەو ماڵی خۆیان بۆوە. ڕۆژی دواتر هەرزوو بەرەو کۆشکی شابووەوە کە ڕێگەیاندا چووە بەردەم شاو کڕنوشی بۆ برد ئەمجا ئەم هۆنراوەی وت بەو ڕۆخۆش و جوان کراوە غەمی هەزاران کێشەت لاناوە هەرکەس ڕووی خۆشی ئێوە ئەبینێ لە دڵدا غەمی هەرگیز نامێنێ وەکو هەورێک بووی بارانت باران چاکە و پیاوەتیت بەسەرما ڕژان کە لە خوێندنەوەی هۆنراوەکە بووەوە شایۆنان باوەشی کرد بە پزیشکەدا و ئەمجا خۆی ڕوت کردەوە پێستی وەکو زیوی بێگەردی لێهاتبوو شا هەر زۆر دڵشاد بوو. ڕۆژی دواتر چووە سەر تەختی حکومڕانی خۆی وەزیران بەخێریان هێنا کە دووبانی پزیشک هات شایۆنان لەبەری هەستا و لای خۆی و داینا فەرمانی دا سفریان بە خۆشترین خواردن ڕازاندەوە پێکەوە نانیان خوارد کە ئێوارە هات شا فەرمانیدا یەکێک لە ئەسپەکانی خۆیان پێبەخشی لەگەڵ دوهزار دینار و درەنگانێ هەر یەکە و بەرەو ماڵی خۆی چووەوە، پاشایش بە دەوروبەری وت، پێم سەیرە، بێ ئەوەی دەرمانێکم بداتێ چاکی کردمەوە، مەرج بێ بیکەمە هاونشینی خۆم و درێغی لێ نەکەم. ڕۆژی دواتر خۆرهەڵات و دنیا ڕووناک بۆوە، شایۆنان هاتە دەر و چووەوە سەر کورسی حوکم. وەزیران و بەڕێوبەران ئامادە بوون. ئەمجا داوای دووبانی پزیشکی کرد هاتە ژوورە و کڕنوشی بۆ برد بە هەمان شێوە کە نیوەڕۆهات نردی خۆشترین خواردنیان بۆ هێنان ئەمجا هەندێ دیاریدایە هزار دیناریشیدایە ئیدی هەریەکە چۆ ماڵی خۆی ڕۆژی دواتر شا چووە سەرا و دیوەخان و لەسەر کورسی خۆی دانیشت وەزیران و پیاوانی دەوڵەت دیسان دەوروبەریاندا شا وەزیرێکی هەبوو زۆر حەسوود بوو چاو لە دووی کەسانی نزیک بە شا بوو پیاوێکی تابڵێی ناشیرین و بغزایی بوو کە ئەیبینی شا هێندە دیاری ئەدا بە دووبانی پزیشک و لە خۆی نزیک هەکاتەوە پێی ناخۆش بوو ڕقی لێ هەڵگرت بوو ڕۆژێک چووە بەردەم شاو کڕنوشی بۆ برد و پێی وت گەورم گەر ئەوەی ئەیزانم پێت نەڵێم ئەوە خیانەتم لێ کردووی گەر بفەرمووی بۆت ئەگێڕمەوە شاوتی ئادەی ئامۆژگاریەکەت بڵێ ئەوی ژووتی ئەی پاشا پێشینان و توانە گەر بیری ئەنجامی کارت نەبوو زەمانە بە هاوکارت نەبوو ئەوە تا من ئەبینم پاداشت و چاکە لەگەڵ کەسانێکەکەی کە خواخوای لە ناوچوونی تۆن منیش خەمی تۆمە پاشا دڵی تەنگ بوو زەرد و بێڕەنگ بوو وتی مەبەستت چێە وەزیرەکەش وتی ئەیشە گەر نووسوی بە ئاگا بێرەوە مەبەستم دووبانی پزیشکە شاوتی مبارەک نەبی ئەوە خۆشەویستترین هاوڕێمە آخر ئەو منی نەخۆشی چاکردەوە بە دارێک کاموشی نەخۆشیەکیش کە بە هیچ پزیشکێک چاک نابووە. ئاخر پزیشکێکە لەوێنەی نییە دنیا بگەڕێ زیرەکی وەکو ئەویتیا نییە بەڕاستی نیاز مەموچەیەکی هزار دیناری مانگانەی بۆ ببڕمەوە گەر نیوەی سامانەکەشم بدەم پێی هێشتا کەمە لەوە چێت تۆش ئیرەی پێبیت شەهرەزاد وتی ئەی شەهرای ئەرشا شا یۆنان بە وەزیرەکەی وت لە حەسوودیدا ئەتەوێت بیکوژیت بەڵام کاتێک پەشیمانە بیتەوە کە پەشیمانی سوودی نامێنێ تۆیش وەکو سندوبات کە هەڵۆکەی خۆی کوشت و لە دواییدا زۆر پەشیمان بۆوە پەشیمانە بیتەوە شەهرەزاد وتی ئەگێڕنەوە ئەی پاشای دانا بە هەموو شت زانە شایەکی فارس هەبوو زۆری حەز لە گەشت و گوزار و ڕاوشکار بوو ئەم شایە هەڵۆیەکی هەبوو بە بەچکەی خۆی گەورەی کردبوو شەو ڕۆژ لای خۆی بوو لی دوور ناکەوتەوە هێندەی خۆشەویست قاپێکی زێڕینی بۆ دروست کرد بوو ئاوی هەڵۆکەی تێکرا تا بیخواتەوە کەشە ئەچووە گەشت و گوزار یان ڕاوشکار لەگەڵ خۆی ئەیبرد کاتێک شا دانیشت بوو میری بارخانە پێیوت ئەی شای سەردار کاتی ڕۆشتنە بۆ ڕاو و گەشت و گوزار ئیدی بار و بارخانە ڕێکخرا بۆ گەشت چوونە دەشت پاشا تەڵە و داوی ڕاوی ڕاخست کاتێکیان زانی ئاسکێک کەوتە نێوان سوارەکانەوە شا فەرمانی دا کە ئەبێت ئەو ئاسکە بگیرێت وتی ئەو ئاسکە بەسەر هەر کەسێکدا بازی دا و دەرچوو نەگیرا ئەو کەسە کوژم کە زۆریان بۆ ئاسکەکە هێنا بەرەو شابووەوە لە بەردەمیدا هەردوو دەستی درێژ کرد و سەری لە زەوینا شا خۆی دانەواندەوە بۆ ئاسکەکە، ئاسکیش هەلی قۆستەوە و خۆی بەسەریدا هەڵدا و بە قەڵەم بازێک کەمینەکەی شکاندن و بۆی دەرچوو. پاشایش سەری هەڵبڕی و سەیری سەرباز و دەست و پێوەندەکەی خۆی کرد. بینی سەیری یەکترەکەن و لە چاڵە قورچێنن. ئەمجا ڕووی کردە وەزیرەکەی و پرسی، ئەوە سەربازەکان چی ئەڵێن؟ ئەویش وتی ئەڵێن تۆ وتو تە ئاسکەکە بەسەر هەر کەسێکدا بازی دا و نەیگرت ئەبێ بکوژرێ پاشاوتی بەسەری خۆم شوێنیەکەوم تایگرم پاشا شوێنی کەوت گەیشت نەشاخ ئاسکەکە خۆی کرد باشکەوتێکدا و پاشا بەدوایدا ئەم جا پاشا هەڵۆکەی بەدوایدا هەڵدا هەڵۆیش هێندە چنگ و باڵەکانی کێشا بەدەم و چاوی ئاسکەکەدا کوێری کرد پاشاش گرتی و سەری بڕی و هەڵیواسی بە قەڵپوزی زینەکەیدا دنیا گەرم بوو چۆڵ و هۆڵ و بێ ئاو شا چاوی بۆ ئاوی ئەجێڕا درەختێکی بینی ئاوی لێتکە خۆشی دەستکێشی لەدەستا بوو ئەمجا قاپە زێڕینەکەی لە ملی هەڵۆکە کردەوە و لەو ئاوەی پڕکردووە لە بەردەم هەڵۆدا داینا تا لێی بخواتەوە بەڵام هەڵۆکە دەنووکێکی لێدا و قڵپی کردەوە. ئاوەکەی ڕژان، چونکە ئەیزانی هەڵۆکە زۆر تینووە. جارێکی دی قاپە زێڕینەکەی خستەوە بەر دڵۆپە ئاوی درەختەکە تاکو پڕی کرد و دیسان خستیەوە بەر هەڵۆکە. ئەم جارەیش باڵێکی لێدا و ڕژاندیەوە و نەیخواردەوە. پاشا تووڕە بووتی، خوا لە ناوت بەرێ باڵندە نەگبەتەکە کە ئاوا خۆت و من و ئەسپەکەیشت لەم ئاوە بێبەش کرد بەشم شێرەکەی هەردوو باڵی هەڵۆکەی قرتاند و فڕێدای ئەو لاوە ئەمجا هەڵۆکە بەسەر پاشای تێگەیان کە سەیری سەردارەکە بکە پاشا کە سەری بڵند کردەوە مارێکی بینی کە ژەهر ئەڕێژێ ئیدی لە بڕینی باڵی هەڵۆکەی زۆر پەشیمان بووەوە سواری ئەسپەکەی بوو ئاو زەنگی لێدا و بەرەو لای هاوڕێکانی کە گەیشتە لایەن فەرمانی دا گۆشتی ئاسکەکە ببرژێنن هەڵۆکەیش کە بەسەر دەستیەوە بوو قیژێکی کرد و مردار بۆوە پاشایش ئاهێکی خەماوی بۆ مردنی هەڵکێشا چونکە لە مردن ڕزگاری کردبوو ئەمە بەسەرهاتی سندوباد بوو کە وەزیر قسەکانی شایۆنانی بیست پێی وت ئەی پاشای گەورە جا تۆ زیانی چیت داوە کە خراپەیشت لێ دیوە ڕەنگە بەزەیت پێداهاتبێتەوە ئەگەر نا بە دەردەکەی ئەو وەزیرەت لێهات کە لەگەڵ کوڕە مەلیکێ کردبووی شایۆنان پرسی ئەوە چۆن بووە شەهرەزاد بەسەرهاتی وەزیرە فێڵبازەکە. شەهرەزاد وتی پاشای بتوانە بە هەموو شت زانە ئەجێڕنە و کوڕە پاشایەک هەبووە زۆر حەز لە ڕاو بووە لەبەرئەو پاشای باوکی فەرمانی بە وەزیرێکی دابوو کە هەمیشە لەگەڵی بێت و لە نزیکەوە ئاگای لێ بێت. ڕۆژێکیان کە کوڕەشا لە ڕاوشکار بوو، وەکو هەمیشە وەزیرەکەی باوکی لەگەڵدا بوو، چاویان بە دڕندەیەک کەوت. وەزیر بە کوڕەشای وت، ئەوە تۆ و ئەوەش دڕندە، دە شوێنی بکەوە، ڕاوی بکە. کوڕەشا بە غار شوێن دڕندەکە کەوت، زۆر دوور کەوتنەوە. دڕندەکەی لێ ون بوو. سەیری چوار لای خۆی کرد کەسی نەبینی و ڕێی هەڵە کردبوو کە گەشتە ئەو سەری ڕێگەکە کچێکی بینی سەری لە کۆشیدا بوو ئەگریا لە وەڵامی داوتی من شازادەی هندستانم کە هاتمە دەری شار بەسەر پشتی ئەسپەکەمەوە خەوم لێکەوتبوو دواتر کەوتبوومە خوارەوە. ئێستاش ڕێم هەڵە کردووە نازانم ئێرە کوێ و بەرەو کوێ بڕۆم. کوڕە شا بەزەیی پێداهاتەوە و خستیە پاشکۆی خۆی و کەوتنەڕێ. کەلاوەیەکیان بینی کچە شاوتی. ڕێم بدە لەم کەلاوەیەدا دەست بە ئاو بگێنم. ئەمجا کیژە وردە وردە چووە ناو کەلاوەکە. کوڕەشا بە دزیەوە شوێنی کەوت. سەیری کرد خۆی کرد بە دێو و بە مناڵەکانی وت جوانکیلەکانم کوڕێکی قەڵە و خرپنم بۆ هێناون مناڵەکانی وتیان کوا دەبی هێنا کوڕەشا کامەی بیست لە دڵی خۆی داوتی بەخواتیا چوون هەموو گیانی کەوتە لەرزین بێدەنگ شایە دواوە کیژە هاتە دەرەوە کە کوڕە شای بە ترساوی بینی لی پرسی چییە بۆ هێندە ترسی ئەمی ژووتی دژمندار مو ئەترسم کیژەکەوتی دەیکەوا بوو پارێکی باشم بدەرێ بارزگارت بکەم کوڕە شاوتی آخر بە پارە قایل نابن و جانی منیان ئەوێ منیش کەسێکی بەستە زمانم کیژەکە وتی هەروەکو خۆ دەڵیت بەستە زمانم پەنا بۆ خوا بەرە لە خراپەی ئەتپارێزێت ترست ئەڕەوێتەوە کوڕەشا سەری بڵند کردەوە و ئەم نزایی کرد ئەی پشت و پەنای ئەوانەی هانات بۆ دێنن لە خراپیان ئەپارێزیت خویە سرم بخە بەسەر دوژمنانمدا دووریان بخەوە لێم خۆتۆ هەر کاتێک ویست تواناترینی کە دێوەکە ئەمەی لە کوڕەکە بیست خێرا دوورکەوتەوە کە کوڕە پاشا گەڕایەوە کۆشک ئەو هاندانەی وەزیری بۆ جێڕایەوە کە بۆ هۆی شوێنکەوتنی دڕندەکە لە جیاتی نەهێڵێت کە تووشی بەڵا ببێ شا نردێ شوێن وەزیر و فەرمانی دابی کوژن شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێنجەم. درێژەی بەسەرهاتی وەزیری شایۆنان. شەهرەزاد وتی ئەگێڕنەوە ئەی شای بەتوانە بە هەموو شت زانە. وەزیر بە شای یۆنانی وت هەر لێی بێخەم بوویت خراپترین کوشتن ئەتکوژێ ئەو پزیشکە کە زۆر لە خۆتت نزی کردەوە ئەبێت تەمایی لە ناوچوونت ئەو بتوانێ بە دەرمانێک چاکت بکاتەوە کە بەدەست بیگری ئەتوانێت بە دەرمانێک بتکوژێ کە بۆنی بکەی وەرە پێم بڵێ چێ ئەڵێ سیخوڕنیە و نردویانە بۆ لە ناوبردنی تۆ شاوتی ڕازەکەی ئەی وەزیری ژیر و وریا ئەمجا پرسی تۆ ئەڵێ چی لێ بکەم وەزیر وتی بنێرە بە شوێنیدا هەر دەستگیرت کرد فەرمان بدە بدەن لە ملی ناردیە شوێنی و پزیشک بە ڕوویەکی خۆشەوە هاتە لای نەیزانی چارێکی لێ نووسراوە ئەی ترساوەکەی شەقی زەمانە ئارام بەو پەنات بە ئەو یەزدانە ئاسوودە دەکە دڵت بێگرێ قەدەری خوایە چاکی بزانە پزیشکە چۆ بەردەم پاشا کڕنۆشی بۆ بردو ئەمەی وت شکری ڕەوایی ئەتۆم لەسرە ئەگەر نا بۆچی ئێڵێم ئەم شعرە پێش پرسینەوە نیعممەتی داوە وەرە لە سایی ئەوە خۆت گرە بۆ حەقی خۆت بێ و پیاددا هەڵنەدەم چاکە و پیاوەتیت ئاشکرا و سڕە باسی کردەوەی چاکت هەرەکەم هەرچەند بە خەمیش سەری من و ڕم پاشا بە دووبانی پزیشکی وت ئەزانی بۆچی بانگم کردویت ئەویش لە وەڵامی داوتی لەخوا زیاتر کەس غەیبزان نییە پاشا پێیوت بۆ ئەوم بان کردویت تا بتکوژم دووبان بەسەر سوورمانەوە پرسی تاوانم چییە؟ ئەم کوژێت؟ پاشا پێیوت پێیان وتون تۆسی خوڕیت جا پێشەوەی تۆ من بکوژیت من تۆ بکوژم پزیشکە کەوتی بم هێڵە خوا ئەتهێڵێت مەم کوژە باخوا نەتکوژێ ئەی دێ پزیشکە زۆری لەگەڵوت بەڵام پاشا نەیەبیست و ئەیوت تا نەتکوژم ئاسوودە نابم تۆ بە شتێک کە بە بەری لەپم ئەموشی منت لەو برینی پێستە چاکردەوە چێ ئەڵێت بە شتێکیش کە بۆنی بکەم نامکوژی پزیشکە کەوتی جا پاداشتی چاکەی من ئاوە بە خراپە دەیتەوە پاشاوتی نەخێر ئەبێت مۆڵەتت نەدەم و بتکوژم ئیدی پزیشکە داماوەکە بۆی دەرکەوت کە سوورە لەسەر کوشتنی دەستی بە گریان کرد، بە داخ بوو بۆ ئەو چاکەی کە بەرامبەر کەسێکی ناشایستە کردی، لەو بارەیەوە وتی، کەسێک لە عەقڵ و ژیری بێ بەش بێ، ئەبێ وەکو من هەر چارە ڕەش بێ. چاکەم بۆ کەسی ناشایستە بوو، ئیدی چاوانم چۆن ئەبێ گەش بێ؟ ئەمجا کوژەری شمشێر بەدەست هات. چاوی بەستەوە شمشێری لێ ڕاکێشا پزیشکەیش ئەگری بە پاشای وت بم هێڵە خوا ئەتهێڵێت مەم کوژە باخوانەت کوژێتەوە بەخۆ لاوانەوە ئەمەی وت ترسا و ڕزگار بوو لە دەرد و بەڵا منیش چاکەی خۆم لە ملم ئاڵا مەرجە نەهێڵم چاکەی زۆر بکرێ بەگشت زبانێ بیکەم بە هەڵا ئەمجا پزیشکەکە وتی ئەمە پاداشتەکەم بوو یان بوو بە پاداشتەکەی تیمساح پاشاوتی بەسەرهاتی تیمساح چۆن بووە پزیشکەکەوتی بەم حاڵەوە ناتوانم بیجێڕمەوە بمبەخشە خوش ئەدبەخشێ پزیشکەکە بە کوڵ گریا هەندێک لە پیاوانی دەربار وتیان خوێنی ئەم پزیشکە ببەخشن بە ئێمە خۆخراپەی لەگەڵ نەکردویت ئێمە ئەوەندەمان کە تۆی لە دوو مەڵێک ڕزگار کردووە کە هەموو پزیشکانی مەملەکەت لاسیدا دەستەوەستان بوون پاشای ژووتی لۆمەتان ناکەم چونکە نازانن بۆچی کوژم ئەگەر من نەیکوژم ئەو منە کوژێ ئەم پزیشکە دارێکی پێوشیم چاک بوومەوە دوور نییە بە بۆنێکیش بم کوژێ ئەترسم بەرتیلی کوشتنی منی لە دژمنێک مۆرگرت بێت و بم کوژێ ئەمە سیخوڕە و ناردویانە من بکوژێ کەوابوو پێویستە بیکوژم تاک و بێخەم ئاسوودە ببم پزیشکەکەش دیسانوتی بمهێڵە خوا ئەتهێڵێ مەم کوژە باخوانت کوژێ ئەیدێ کە بۆی دەرکەوت هەرەی کوژێ پێیوت گەر هەر سووری لەسەر کوشتنم هێندە مۆڵەتم بدە تاشمۆ ماڵ و کاروبارەکانم کۆتاکەم و پێیان ئەڵێم چۆنی بمنێژن و کتێبەکانیشم ئەبەخشم کتێبێکی تایبەتم هەیە ئەوە ئەبەخشمە ئێوە تاکو بیخەنە گەنجینەکەتانەوە پاشاوت یو کتێبە لەبارەی چیەوەیە ئەویش وتی، هێندەی تایە لە ژماردن نایە، نهێنیەکی تایە کە دوای سەربڕینم سەرەکەم دێنی و لە بەرامبەریدا سێ پەڕ هەڵە دەیتەوە و لای چەپی ئەخوێنیتەوە، کە لە سەرەکە وەڵامی هەموو پرسیارەکانت بەڕاستی ئەداتەوە. پاشا زۆر سەری سوڕما، بۆیە پرسی، ئەی پزیشک، دوای سەربڕینت کە لە سەرەکەت قسە ئەکا؟ ئەویش وتی، بەڵێ پاشا. پاشاش وتی، ئەمە سەرسوڕهێنەرە. ئیدی پاشا کەسێکی کردە یاوەری تا بڕاتەوە بۆ ماڵ. ئەو ڕۆژە پزیشک کارەکانی ماڵی جێبەجێ کرد و ڕۆژی دواتر چۆ دیوەخانی پاشا. هەموو وەزیر و ئەمیر پیاوانی مەملەکەت ئامادە بوون. ئەمیش چووە بەردەم پاشا و کتێبێکی کۆنی پێبوو. دانیشت وتی، سینیەکم بۆ بێنن. کە سینیەکەیان بۆ هێنا هەندێ تۆزی پێدا پرژان ئەم جاوتی فەرمو بیگرە کتێبەکە مەکەرەوە تاکو سەرمە بڕی کە سەرەکەمە تێنا بەسەر تۆزی ئەم سینیەدا بیخولێنەوە تاکو خوێنی ئەوەستێت ئەم جا کتێبەکە بکەرەوە و یەکەم دێڕ ئەمجا شمشێر بەدەست هات سەری پزیشکی پەڕاند و سەرەی هێنا و خستێ ناو تۆزی سینیەکە کە خوێنی کە لە سەروەستا دووبانی پزیشک چاوانی کردەوتی ئەی پاشا کتێبەکە بکەرەوە پاشایش سێ جار بە زمانی پەنجەی تەڕ کرد و سێ پەڕی هەڵدایەوە چونکە پەڕەکان بەگران هەڵەدرانەوە پەڕەکانیش هیچیان تیا نەنووسرابوو، بۆیە لە کەللەسەرەی پرسی، بۆچی؟ دووبان وتی، پەڕەی زۆر هەڵبدەرەوە. سێ پەڕەی تری هەڵدایەوە، هێندەی پێ نەچوو، ژەهر لە پەنجەیە و بەناو لەشیدا بڵاو بۆوە، چونکە کتێبەکە ژەهراوی بوو، بۆیە پاشا هاواری کرد کە ژەهر خواردوو بووم. ئەمجا دووبانی پزیشک ئەم هۆنراوەی وت. ئەو هەموو ساڵە کە حوکمڕان بوو سوودی نەبوو بۆی وا بەستێزمان بوو دادپەروەر نەبوو ملهوڕیە کرد ئێستاش ئەوەتا مەرگی میوان بوو کە لە خوێندنەوەی هۆنراوەکە بووەوە پاشا کەوتە سەرزەوی و مرد ئەڵبەتە شای یۆنان پزیشکەکەی نەکوشتایە خۆشی ناکوژرایەوە گوێی لە کەس نەگرت و کوشتی تۆیش ئەیدێ و گەر نەم کوژیت خوا نات کوژێتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو